پەرتووکە ئیلهامبەخشەکان بخوێنەرەوە پەرتووکە ئیلهامبەخشەکان لە ڕاستیدا بیر و هەستی نووسەرە سەرکەوتووەکانن کە هەمیشە لەبەردەستی تۆدان. خوێندنەوەی پەرتووکە ئیلهامبەخشەکان وەک دیدار و هەڵسوکەوت لەگەڵ پیاوە گەورەکان وایە. کاتێ تۆ لەگەڵ پیاوە سەرکەوتووەکان هەڵسوکەوت ئەکەی، هەستی باوەڕبەخۆبوونت تێدا دروست ئەبێ، وەک ئەوەی ئەو هەستە گوێزراوە بێ. کاتی هەڵسوکەوت لەگەڵ مرۆڤە سەرکەوتووەکان بیر و بۆچون و هەستەکانیان بە توندی کاریگەرن لەسەر تۆ، بوونی هەر کەسێک وا لە ناو بازنەیەکی وزەدا ئەو وزانە کە پتر لە بیرەوەریە سەرچاوەکان ئەگرن چواردەوری هەر کەسیان داوە وزەی بیر لەگەڵ چەشنی بیر کەسەکاندا فرکانسی جیاوازی هەیە بۆ نموونە فرکانسی بیری چاکەکردن لەگەڵ فرکانسی بیری ئازاردانی خەڵک جیاوازە. فرکانسەکانی بیرت لەگەڵ پەیوەندی و هەڵسوکەوتت لەسەر یەکدی کاریگەرن، ئەو کەسانەی باوەڕبەخۆبوونیان بەرزە و ئەوانەی بیرکردنەوەی باشیان هەیە، وزەی باش لە خۆیان پەخش ئەکەن، بەڵام مرۆڤە خراپەکان و بێ ئیرادە و شکستخواردووەکان وزەی جیاواز و خراپ پەخش ئەکەن، کاتێ تۆ لە بازنەی پەخشی کەسێتیدایت فرکانسەکانی بیری ئەو کەسە کار ئەکەنە سەرت بەتایبەت ئەگەر ئەو کارە بەردەوام بێت و دووپات بێتەوە، پاش ماوەیەک ئەورەی ئەو کەسە ئەگوێزرێتەوە بۆت واتە ئەگەر ماوەیەک لەگەڵ مرۆڤی باش و باوەڕبەخۆبوونی بەرز هەڵسوکەوت بکەی ورە و وزە باشەکەی کەم کەم بۆ تۆ ئەگوێزرێتەوە تۆش وەک ئەو باش و باوەڕبەخۆبوونت بەرز ئەبێتەوە کەوابوو چەند باشە ئاگاداری پەیوەندیەکانت بیت و ئەبێ هەندێ لە کاتت لە شەو و ڕۆژدا تەرخان بکەیت و هەڵسوکەوت لەگەڵ مرۆڤە سەرکەوتوو باش و باوەڕبەخۆبووەکان بەهەمان ئەندازەش خۆ دوور گرە لە هاوڕێتی مرۆڤە خراپ و نائومێدەکان چوون ئەبێتە هۆی خەمۆکی تۆش. خوێندنەوەی پەرتوکە ئیلهامبەخشەکانیش ئەبنە هۆی گوێزانەوەی وزە پەخشکراوەکانی نووسەرەکەی بۆ تۆ، کەوابوو بەردەوام هەوڵی خوێندنەوەی پەرتوکی لەو چەشنە بدە، ئەو پەرتوکانە بخوێنەرەوە کە خولیا و ئازایەتی کارکردنت پێ ئەبەخشن، بەتایبەت پەرتوکی ژیاننامەی مرۆڤە سەرکەوتوەکان بخوێنەوە.